چیرۆکی لاوە موسڵاویەکە شەهرەزاد گێڕایەوە کە جولەکەکە هاتە پێش کڕنۆشی بردووتی ئەی پاشای وخت بەسەرهاتێکت بۆ جەرمەوە لە بەسەرهاتی قەمور سیرتر پاشای چین ڕێدا ئەوی ژووتی ئەو شتە سەیری کە لە گەنجیمدا بەسرم هات لە دیمەشتی وڵاتی شان بوو هەر لەوێش فێری پزیشکی بووم ڕۆژێکیان لی دانیشت بووم کۆیلەی یەکێک لە پیاوانی دەرباری دەوڵەت هاتەلاموتی خاوەنەکەم ئەیەوێ بتبینێ لەگەڵیدا چوون لە بەردەمی هەیوانەکاندا چرپایەکی بینی لە داری عەرعەر نەخشی زێڕینی بەسەرەوە بوو گەنجێکی نەخۆشی لەسەر ڕاکشا بوو کە شۆخ و قۆزی وام لە ژیانمدا نەدی بوو هیوای چاکبوونەوەم بۆ خواست وتم گەورم دەستێکتم دەرێ دەستی چەپیدا دەستم منیش عجایبم لێهات بەخۆموت ئای عجب ئەمەش بوو بە ئەدەب بەدەستی دام دەستە چەپ کەی ئەمە کارێکی جوانە خۆ ئەمە خانەدانە ئەم جالێدانی دڵی مژمارە کرد و دەرمانم بۆ نووسی تاکو و دەڕۆژ سەردانیم کرد ئەمجا چاک بووە چۆ گەرما و خۆشت و هاتە دەر ئەمجا خەڵاتێکی باشی کردم لەلای خۆی لە تیمارستانی خەستەخانەی دیمەشق دایمەزراندم، بەڵام لە گەرماوەکەدا کە خۆیە گۆڕی ویستم یارمەتی بدەم، ئەڕوانم دەستی چەپی تازە بڕاوە، شوێنی لێدانی بە پشتیەوەیە و مەرهەمی لێداوە، چەندەم پێ سەیر بوو هێندەش خەمم خوارد، سەرسوڕمانەکەم پێوە دیار بوو، بۆیە وتی، ئەی پزیشکی زانا، کە لێرە چووینە دەر بەسەرهاتی خۆمت بۆ گێڕمەوە، ئەزانم ئەمەت پێ سەیرە. کە هاتینە دەرەوە دانیشتین و خواردنیان دانا تێرمان خوارد ئەم جالاوەکە وتی بابچینە سەر ئەو بستووە تەماشا بکەین منی ژوتم بەڵێ باشە فەرمانی دایە کۆیلەکان ڕاخەرمان بۆ بنە سەرەوە وتیشی بەرخێک سەر ببڕن بۆمان ببژێنن دوای کەشتەکان هاتن خواردن ئامادە بوو بەدەستی چەپی خواردی منی ژوتم بەسەرهاتەکەتم بۆ بگێڕەوە وتی کەوا بوو گوێم لێ بگرە من مناڵی شاری مووسڵم کە باپیرە مرد دەکوڕی لە دوا بەجێ مابوو کە یەکێکیان باوکم بوو منیش تاقانەی باوکم بووم نۆبراکەی تری واتە نۆمامەکەم وەجاخ کوێر بوون ئیدی تاقانەی نەکەر باوکم بووم بەڵکو هەر نۆمامەکەیشم کە گەورە بووم و بوومە پیاو ڕۆژێکی هەینی لەگەڵ باوک و نۆمامەکەمدا لە نوێژی هەینی بوون لە مزگەوتێکی مووسڵ نوێشکەران هەمویان چوونە دەرەوە باوک و مامەکانم نەبێ منیش لایەن مامەوە گفتوگان لەبارەی وڵاتی عجایب شارانی سەرسوڕهێنەرەوە بوو ئەم جاهاتنە سەرباسی وڵاتی میسر مامێکم وتی گەڕۆکەکان وتویانە لە وڵاتی میسر و ڕووباری نیل چاکتر لەسەر زەویدا نییە کە ئەمەم بیست شەیدای میسر بوو باوکم وتی ئەوەی میسری نەدیبێ دنیای نەدیوە خۆڵەکەشی زێڕە نیلی سەیرە خانوەکانی هەمویان تەلارن هەوای فێنەکە بۆنی عود و بخورد لە ئاستیدا ڕووزەردا ئافرین بەو کەسەی ئەم شعرەی پیا هەڵداوە دەست لە نیعمەتی میسر بەربدەم جا توخوا ئیدی دڵ بە کوێ خۆشکەم شوێنێکە هەردەم لە بەهەش دەچێ ڕەز و باخانی جوان و گوڵ بەدەم گشت هاوڕێی چاکە و پیاوەتیم بۆ یەک کۆڕ و کۆمەڵیان خەندان و هاودەم بە وەفای پەیمان سەرڕاست و ڕاستگۆن پەیمانیان پێدایت بێخەم بە بێخەم باوکم وتی گەر زەردە پەر ڕز و باخەکانی ئەبینن کە سێبەرەخەن سەران لی سوڕەمێنێت و مەستانەکە ئیدی هەر بە میسر و ڕووباری نیلیان داوت کە ئەمانم لەبارەی میسربیست بوو بە خولیای سرم کە بڵاوەمان لێکرد و هەریەکەو بەرەو ماڵی خۆی بۆەوە هێندە تامەزرۆی وڵاتی میسر ببووم ئەو شەوە خەوم لێ نەکەوت ئیدی خواردن و خەوم لێ تاڵ بوو. دوای چەند ڕۆژێکی کەم مامەکانم باری بازرگانیان ڕێکخست بەرەو میسر، منیش هێندە لە باوکم پاڕامەوە کە لەگەڵیان سەفەر بکەم. دڵی نەرم بوو، بار و بارخانەی بازرگانی بۆ ڕێکخستم و لەگەڵیان سەفەرم کرد. ئامۆژگاری براکانی کرد کە هەر لە دیمەشق بارەکانم بفرۆشم و من بگەڕێمەوە و نەگەمە وڵاتی میسر. خواحافیزیم لە باوکم کرد و لە مووسڵ دەرچووین تا گەشتینە دیمەشق شاری درەخت بە هەزاران ئاو و جۆگە و ڕووباران میوەی زۆر و باڵداران ئیدی لە چەند ئوتێلێک داماینەوە مامەکانم کەوت نەفرۆشتنی کوتاڵ و شتومەکی بارەکان بەوانەی منیشەوە هەر درهەمێک پێنج درهەمی قازانج کرد زۆر دڵم بە قازانجەکە خۆش بوو ئەمجا منیان جێهێشت و بەرە وڵاتی میسر بوونەوە منیش لە هۆڵێکی خاندامامەوە زۆر جوان کە وەصف ناکە بە زمان کرێی مانگانەی دوو دینار منیش پاڵم لێدایەوە تاکو پارەکانم خرج کرد ڕۆژێکیان دانیشتبووم، دوو برادەرم کە پێشتر ئەمناسین هاتنە هۆڵەکەەوە منیش بەخێرم هێنان. کەوتینە دەمەتەقێ، کاتی نان خواردن خواردنم بۆ هێنان و تێرمان خوارد. ئەمجا دەستمان کردە خواردنەوە و یاریکردن. درەنگانێک بەدمەست بوون و بۆ دەمەقاڵێ و شەڕیان ناوبژیم کردن، ئاشتم کردنەوە و پێم وتن، کە ئەبێ ئەم شەو و لای من بمێنەوە ئەو شەو مانەوە بەیانی ڕۆژی دواتر ویستم بە ئاگیان بێنمەوە لە جێگاکەی داشانی یەکێکیانم جوڵان تا هەستێ ڕوانیم سەری خل بۆ و سەرینەکەی هەر خوێنە تومەز یەکێکان هەردڵی لە ئەوی دی پاک نەبتەوە و لە شیرینی خەودا ئەوی دی سەر بڕیوە هاوارم کرد خوایە پەنامان بدە ئیدی دنیا لە بەرچاوم تاریک بوو گەڕام بۆ ئەوی دی لە جێگادا نەما بوو منی ژوتم هەڵم گرت و هاتمە دەر و دەرگای ژوورەکەم داخست کرێی ساڵێکم دایە خاوەتان وتم ئەچم بۆ لای مامەکانم کە گەشت ناوێ هەرچۆنێک بوو مامەکانم دۆزیەوە ئەوانیش کە منیان بینی زۆریان پێخۆش بوو پرسیان چۆن هاتیت بۆ ئێرە منی ژوتم تاسەم کردن پێم نەوتن چەندم پارە پێە ئیدی لەو پارێم خرج کرد تاکو و مامەکانم سەفریان کرد منیش لەوانیش هەڵاتم لەوێ بۆم گەڕابوون کە نیان دۆزی بوومەوە وتوبیان ئەچینەوە دیمەشق چاوەڕێەکەین هەر دێتەوە بۆ دیمەشق سێ ساڵ لە میسر مامەوە هەموو ساڵێک کرێی ساڵانەی ژووری خانەکەم ئەناردە دیمەشق تاکو و بێپارە بووم نەمتوانی ئیدی کرێ ژوورەکەم بنێرم چونکە پارەی ساڵێکم پێما بوو ئەمجا گەڕامەوە بۆ دیمەشق چوومەوە ئەم خانەی کرێی ژوورەکەماندا خاوەنخان پێخۆشحاڵ بوو بەگەڕانەوەم لە کاتێکدا خەریکی نوێنەکانی ژوورەکەم بووم مستیلەکەم لە ناو نوێنەکاندا دۆزیەوە کە خوێناوی بوو پاکم کردەوە ئەڕوانم ئاڵتونە و نقێمی لەسرە دوای دوو ڕۆژ چوومە گەرماوەکە و خۆشت گیرفان سیر کرد پارێکی ئەو تۆم پێنەماوە بۆیە بۆ ڕۆژی سێن چوومە گوزەری زێڕنگەران و مسیلەکەم بردە دوکانێک پیشانم دا ئەویش وتی با دوکانەکان بکرێنەوە ئەیگێڕم ئیدی لای دانیشتم دوای گەڕاندنی هاتەوەوتی زێڕینگەرێکیان دوهزار دیناری داوە منی ژوتم بڕۆ پێی فرۆشە ڕۆژ دوای کەمێک هاتەوەوتی وامانەزانی مستیلەکە زێڕی پاکە کەچی لە مز دروست کراوە بۆ یاڵێت هەر هزار درهەمی پێدەم منی ژوتم ڕازەکەنەمە کاتی خۆی بۆ ژنێکمان دروست کردووە هەر بۆ پێکەنین دواتر کەوتۆتە لای ژنەکەم ئێستا ژەمانێ بیفرۆشی بیدەرێ و پارەکەی بۆ بێنە ئیتر دەڵالەکە گومانەکەی سەری گرت و مسلەکەی بردە لای سەرۆکی زێڕنگەرەکان و تێیگەیان ئەویش مسلەکەی گەیاندە لای والی و تێگەیان کە گومانیان لە خاوەنەکەی هەیە هێندەی نەبرد چەکدارانی والی دەوریان دام و بە قۆڵ بەسراوی گەیاندنیانە لای والی کەوالی پرسیاری لێکردم هەمان قسەی لای دەڵاڵەکەم کردەوە ئەویش پێکەنیوتی ئەمە ڕاست نییە ئەم جا ڕوتیان کردمە و کەوتنە قامچی لێدانم زۆرم ئازار هاات بۆیە وتم دزیومە چونکە لە دڵی خۆم داوتم وا باشە بڵێم دزیومە گەر بڵێم خاوەنەکەی لای من کوژراوە ئەم کوژنەوە ئیدی بۆیان نووسیم کە دزیومە ئەمجا دەستی ڕاستیان بڕیم و مەچەکیان کردم بڕۆنی قەرچاودا منیش لە ئازاریدا لە هۆش خۆم چوو کە بە ئاگا هاتمەوە شەرابیان دەرخوارد ئەدام بۆ ئەوەی لە ئازارەکەم کەم کاتەوە دەست و مەچەکە بڕاوەکەی خۆم هەڵگرت و بەرەو خانەکەم چوومەوە خاوەن خان هات و پێیوتم لێرە جێگەت نابێتەوە تۆکاری حرامت کردووە بگەڕێ بۆ جێگەیەکی دی ئەم جاوتن دوو ڕۆژ لەسرم بۆ ستاک و جێگەیەک بۆ خۆم ئەدۆزمەوە ئەویش پەسەندی کرد ئەمجا لێ دانیشتم و دەستم کردە گریان بەخۆمت لەمە دوا بەم قۆڵە بڕاوە چۆن بچمەوە ناو کەس و کارم لە کاتێکدا کە بێتاوانم مەگەر خوا خۆی فریاد ڕسم بێت دوو ڕۆژ هەر هۆشم بە خۆم نەبوو سێم ڕۆژ بیرم لەوە کردەوە چی بکەم هێندەم زانی خاوەن خان و چەند پۆلیسێک خۆیان کرد بە ژوورەکەمدا خێرا قۆڵبەستیان کردم و زنجیریان خستە ملم پرسییم ئەمەیان بۆچی وتیان تۆ مستیلەی حاکمی دیمەشقت دزیوە لە پەنجەی کوڕەکەیدا بووە ئەوە سێ ساڵە کوڕە بێ سەر و شوێنە منیش خەریک بوو دڵم بستێ بۆیە بەخۆمت مەرج بێ بێ سێ و دوو دانی پێدابنێم کەچی ڕووداوە یان ڕزگارە بم یان ئەم کوژن و ئەبرێتەوە کە گەشتینە دەربار لە بەرامبەر حاکم ڕیان گرتم ئەویش بەتیلەی چاو سەیرێکی کردم ئەم جاپرسی بۆ دەستیم پیاوە داماوەتان بڕیوە کە ئەمەم لێبیست کەمێ ورم بڵند بۆ ئەم جاوتم بەو خۆیە گەورم دزنی ئەو تاوانە گەوریاندا پاڵم لە ناوەڕاستی ئەو بازارەدا بەرقەمچیاندام خوڕیان بەسرمدا دانی کابنێن منیش لە ترسانە درۆم لەگەڵ خۆم و ئەوان کردو تنسیمە ئەم جاوتی جەم دەرێت ئەم جا فەرمانی دەرکرد گەورە زێڕنگەری گوزەرەکە بگرن بە بڕێک پارە تۆڵەی دەستە بڕاوەکەی بۆ بکاتەوە گەر نەیکرد فەرمانی بۆ دەرەکەم لە سێدارێ بدەن و دەست بەسەر سامانەکەشیدا بگیرێ فەرمانی دا زنجیرەکان لە ملی منیش کردەوە قۆڵیان کردمەوە ئەمجا پێی وتم کوڕەکەم ڕاست و ڕەوان پێم بڵێ ئەم مسیلێ چۆن گەشتە دەستی تۆ ئەمجا ئەم شێرەی وت ڕاست بڕۆ دنیا ئەوە ناهێنێ گەرگڕەکەشی خۆت بسووتێنێ وتم گەورم ڕاست و درستت پێڵە ئیدی چۆن بۆ وەکو خۆی بۆم جێڕایەوە کە ئەمەی بیست دەستی بەدەستادا دەستڕۆکەکەی بە دوو دەستی بە دەموچاویدا دا، دەستی کردە گریان و لاوانەوە. قۆرت و نەگبەتی ڕووی کردە کەسێ، تا مردن ژینی بە خەمە تاسێ. کەی دوو خۆشەویست بێ دابڕان بوون، چونکە بێ ڕەحمە کەسێ ناناسێ. ئەمجا باوەشی پیا کردم وتی، کوڕەکەم ئەو لاوە کوڕم بوو، تۆ بزانە بەڵایەکەم چەندە گەورەیە، بۆیە هەرچییەکم پێ وتی جێبەجێی بکە، کچێکم هەیە لێت مارەکەم، پێشەکیم لێت ناوێ، مووچەتان لای خۆمەوە بۆ ئەبڕمەوە، لە شوێنی کوڕەکەم دات ئەنێم. منیش وتم بەڵێ باشە، بەڵام من ئەوە نیم. ئەمجا ناردی قازی و شایەت هاتن، کچەکەی خۆی لێ مارە کردم و سامانێکی زۆری لە سەرۆکی بازاڕەکە بۆ وەرگرتم. زۆریشی ڕێز گرتم هەرەو ساڵە باوکیشم مرد تازیەی ئەویشم بەڕێ کرد و چی مڵک و ماڵی ئەویش بوو بۆم گەڕایەوە ئێستا بەختیارم و ژیانم خۆشە ئەمە بوو هۆی بڕانی دەستم ئەم بەسەرهاتم پێسیر بوو سێ ڕۆژ لێ مامەوە پارەیەکی باشیشی پێدام ئیتر ئەوێم بەجێ هێشت و هاتمە ئێرە ژیان و گوزەرانم باشتر بوو تا ئەو دەمەی ئەم قەمورە پەیدا بوو پاشای چین وتی، ئەم بەسەرهاتە هێندەی بەسەرهاتی ئەم قەمورە سەیر نەبوو. کەوابوو، کەوابوو ئەبێت لە سێدارە بدرێن. ئەم جاوتی، ئەی بەرگ درو، هەر تۆ ماویت و تاوانباری یەکەمیشی. گەر بەسەرهاتێکی لەوەی قەمور سەیرترم بۆ بگێڕیتەوە، هەمووتان ئازادەکەم. شەوی بیست و نۆ. چیرۆکی لاوێک و سەرتاشێکی خۆهەڵقورتێنەری بەغدایی شەهرەزاد وتی ئەم جا بەرەک درۆکە هاتە پێش وتی شای زەمانە عجاایبترین بەسەرهاتێک کە بەسرم هاتبێ دوێنێ بوو بەرەبانی و ڕۆژە پێشەوەی ئەم قەمورە ببینم لە داوت بووم هەروە بیست کەسێگە بووین هەر لە دارتاشەوە بیگرە تاش و شەچی و بەرەگدرووی تیا بوو چێشتەنگا و سفرە و خوان داخرا هێندەمان زانی خانەخوێ لاوێکی نامۆی هێنا شەوە خوشەنگێکی غایی بوو جلوبەرگێکی جوان و نایەبی پۆشی بوو بەڵام شەل بوو سڵاویان کرد و ئێمەش لەبەریان هەستاین لاوەکە کە خەریک بوو دابنیشێ سەر تاشێکی لە نێوانمان دابینی پەشیمان بۆ ویستی بڕاتە دەرەوە خانە خوێت دەستی گرت و هەمومان سوێندمان لێ خوارد کە نابێ بڕوا خانە خوێ پرسی بۆچی هاتیتە ژوور و ئێستا ئەتێ بچیتە دەرەوە ئەوی ژوتی بۆ خاتری خوا بەڕێز زۆرم لێمە کە با لە داخی ئەم سەر تاشە نەگبەتەی کە دانیشتوە بچمە دەرەوە کە خاوەن دەعوەتە کامەی بیست زۆری پێ سیر بوو وتی چۆن بەم بلاوە سەر تاشە بەغاییە تێگەچی سێرێکی یەکتریمان کرد ئەم جاوتمان کەوا بوو هۆی ڕقبوونەوەت لەم سەر تاشەمان بۆ بگێڕەوە لاوەکەوتی خەڵکینە لەم بەغدادی کە شاری خۆمە و لای ئەم سەرتاشە کێشێکم سەرهاتووە بۆ هۆی شەلبوونم بۆیە سوێندم خواردووە هەرگیز نە لەگەڵیدا دابنیشم و نە لەو شارەیشدا بژیم کە ئەم سەر تاشەی لێ لەبەرەوە ئەم شەو نان و موو سەفەرەکەم ئێمە ژووتمان بۆ خاتری خوا بەسەر هاتەکەتمان بۆ بگێڕەوە سەر تاشەش ڕەنگی زەر هەڵگەڕا بوو لاوەکە دانی ژووتی ئەوە باوکم لە گەورە بازرگانانی بەخایە منیش تاقانەی ئەوم کە گەورە بووم باوکم خوا بردیەوە مرد خزمەتکار و کەسانی دەربار و سامانێکی فرەی بۆ بەجێهێشتم ئەم جا بەرگی نایە بۆ خۆراکی باش و خواردنەوەم ئەنۆشی خواش نانی لە بەرچاو خست بووم ڕۆژێکیان بە کۆڵانێکی بەغادا ڕۆشتم کۆمەڵە ژنێکم لە سرە ڕێدا بینی منیش چوومە کۆڵانێکی دی کە گەشتمە ئەو سەری کۆڵانەکە بینیم دەرناچێت سەکۆیەکی لێ بوو لەسەری دانیشتم دوای کەمێک گوێم لە گۆرانی بوو کە هەرگیز دەنگی وا خۆشم نەبیست بوو زۆرم حەزدەی بوو دڵم پێکرایەوە نزیکەی سعاتێک لەوێدا مامەوە حەزیشمە کرد نزیکتر بوومایە لە گۆرانی بێژەکەەوە کە گۆرانیەکە وەستا خەریک بوو دڵی منیش بوەستێ کە ڕوانیم سوارەیەک پەیدا بوو کۆیلەیەک لە پێشیە و خزمەتکار بەدوایەوە گەشتە بەر ئەو دەرگایی دەنگی گۆرانیەکەی لێو ئەهات قازی دابەزی و خۆی کرد بە ژووردا لە پیرێژنێکم پرسی ئەو گۆرانی بێژە چێە وتی کوڕەکەمەوە کچی قازی بەغایە زۆری حەز لە گۆرانی وتنە بەڵام باوکی بۆ تەک بەربەستی و ناهێڵێ ئەو کاتانی باوکیە چێت بۆ نوێژی هەینی ماڵچۆڵەکە ئەمیش دەسەکە بە گۆرانی وتن خۆ منیش زۆر جاران خۆمەکەم بە ماڵیاندا ئەگەر حەزەکەی بیبینی هەینی داهات و پێش نیوڕۆوەرە ئەم شوێنە چەند درهەمێک ئەدەمە دەرگاوانە و ئەچینە ژوورەوە لە شوێنێکت دانێم نە ئەو تۆ ببینێت و نە تۆیش ئەو ببینی بۆ خۆت گوێ لە گۆرانیەکانی بگرە تاکو کۆتا بوونی نوێژی هەینی کە ئەمەم بیست زۆرم پێخۆش بوو هەستام و سەد دینارم بەخشی بە پیرێژنەکە و ڕۆشتم هەینی داهاتوو بەرەوە شوێنە بوومەوە دوای کەمێک چاوەڕوانی پیرێژنە پەیدا بوو دوای چاک و چۆنیکی هەشتا زووە بۆ ناچیت سرت بتاشی دواتر بچۆ بۆ گەرما و با پوختەبی لەواچێت تازە لە نەخۆشی چاک بوو بێتیتەوە شوێنەواری نەخۆشی بەسەر و قشتەوە دیارە منی ژوتم زۆر ڕازەکەی هەر ئێستا چم ڕۆشتم و چوومە گەرماوێکی ناو بازار و مناڵێک ناردە شوێن سەرتاشێ کەم دوو بێ و با سرم نەئێشێ ژیر و خۆتێ هەڵقورتێنەر نەبێ ڕۆشت و دواتر ئەم پیرە نالەبارەی بۆ هێنام کە لێرە دانیشتووە سڵاوی کرد و بەخێراتنم کرد وتی خوا خەم و پەژارە و کێشەکەت بڕەوێنێتەوە منیژوتم خوا نزاکەت پسند بکە ئەم جاوتی مش دەبێت تۆ بەرە و چاکبوونەوە چی بە کەڵەشا خوێنت بگرم یا هەر سرت بتاشم لە دەمی کوڕی عباسیەوە جێرنەوە خۆیان لێ ڕازی بێ و توێتی ئەوەی ڕۆژانی هێنی سەری چاک بکە هەفتانە خۆشیە پەڕێنێ هەر لە دەمی ئەوی ئەگێڕنەوە ئەوەی هەینیان نەچێتە کار بێوەی ئەبێ لە ڕێی چوونە بەسرەوە و نەخۆشیە زۆرەکانی منی ژوتم بیبڕەوە هەستە سرم چاک بکە چونکە زۆر بێهێزی نەخۆشیم ئەم جا جانتای کردەوە حەوت پارچەی سەرتاشینی کابوو چووە بەر ڕۆشنایی خۆر و تێیڕاما، ئەمجا وتی، ئەوە بزانە، ئا ئەم ڕۆژە پیرۆزە، ڕۆژی هەینییە، دەی مانگی سەفەری ساڵی شەش سەد و پەنجا و سێی کۆچی پێغەمبەر، درودی خوای لێ بێ، ئەکاتە حەو هەزار و سێ سەد و بیست بە مێژووەکەی ئەسکەندەر. بە گوێرەی ئەم حسابە مەریخ لە پلە هەشدایە و شش دقی خامێنێتەوە وا ڕێکەوتووە کە هاوشانی ئەستێرەی عتاردا ئەمە دەریەخە سەرچاکردن چاکە دیسان پێم ئەڵێت تۆ ئەچیت بۆ شوێنێک دڵخۆشەبی تێیدا بەڵام دواتر دەمەقاڵا بێ پێت ناڵێم چی ڕوەدا منیش وتم مردت نەبرێ بێزارت کردم فاڵێکت بۆ گرتمەوە دڵخۆشی کردم دواتر خۆشیەکەت ڕەواندەوە هەستە سرم چاک بکە و هێندە درێژەی مەدەرێ ئەویش وتی گەر بم زانیە ڕووداوە خراپەکە چێم ڕۆکارم ناکرد بەڵام ئامۆژگاریەکانم بگرە کوێ ئەوەی وتم حسابی ئەستێرەی تۆیە وتم ئەمە لە تۆ نەبێت نەمبیستوە سەر تاشێک بوو بێ ئەستێرە ناس و فاڵچی بێ بەڵام ئەزانم فێڵت زۆرە من تۆم بۆ سەرتاشین بان کردووە نەکو بۆ ئەم قسە قۆڕانە ئەویش پرسی حەزەکەی زیاتر بزانی تۆ چی دەبێت خوا سەرتاشێکی فاڵچی و کیمیاگەر زمان و ڕێزمانزان ئەندازە بیرکاری مەلای شەرق بوو فەرمودەزان شیکەرەوەی قورآانی بۆ ڕەخساندووی لەبەرەوە خۆ تێ هەڵقورتێنەر نەبووم باوکیشم زۆری خۆشەویستم بە کەندوی ناسراوم هەر بۆیە ئەبێت ستایشی خوا بکەی پێچەوانەی ئامۆژگاریەکان نەکەی من بەزەین پێدادێتەوە ڕێم بدە ساڵێک ڕێنمایت بکەم پارشم لێت ناوێت کە ئەمەم بیست وتم ئەمڕۆ منە کوژیت شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ شەوی سی شەهرەزاد وتی ئەی پاشای بەختیار دەلاکەکە وتی قوربان لە نێو هەر پێنج براکەمدا بە من ئەڵێن کەم بوو برا گەورەکەم ناوی بەقبووقە گەر تۆ ڕێزی من ناگری من ڕێزی تۆ بگرم ئەزانم کوڕی چ پیاوێکیت ساڵێکیان هەر لەم وەرزەدا بوو باوکت ناردیە دووم کە کەڵە شاخی لێ بگرم و خوێنی دەربێنم کە سەیری ئەستێرەی بەختیم کرد پێم وت قوربان ئەمڕۆ ڕۆژێکی خراپە بۆ خوێن لێگرتنت بە قسەی کردم منیش ئەم شعرم پیا هەڵدا وا هاتم گەورم خوێنت لێ بگرم لەشت پێم ئەڵێ بەرگەی ناگرم دانیشتم شتی سەیریم بۆ باس کرد توانای خۆم بۆ وت بووە کوێگرم زۆری پێ سیر بوو بۆیە پێی وتم هەر زۆر زیرەکم لە زانست پڕم وتم تۆ نەبی پێچەوانەیە کەس گوێ ناگرێ لە عەقڵی وڕم دیارە بەخشندە و نان بدە خۆتیت بۆیە واژیریت بە باڵا ئەبڕم باوکت دایە قاقای پێکەنین و فەرمانی دا بە خزمەتکارەکەی سەد و سێ دینارم بدەنێ ئەویش خەڵاتەکەی پێ بەخشیم ئیدی چاوەڕێم کرد تاکو سەعاتی بەختیاری باوکت لە ئەستێرەیدا دەرکەوت ئەمجا کەڵەشاخم بۆ کرد و خوێنیم دەرهێنا دواتر خۆم پێ نەگیرا و پرسیم قوربان بۆچی ڕێک سەد و سێ دینارت خەڵات کردم باوکت فەرمووی یەک دینار بۆ ئەستێرە گرتنەوەت یەک دینار بۆ دەمەتەقێ خۆشەکەت یەک دیناریش بۆ کەڵە شاخ گرتنەکەت سەد دینار بۆ شعرت پیاڵدانەکەت منیش وتم ڕەحمەتی خوار لە باوکیشم نەبێت چونکە تۆی ناسیوە سەر تاشەکە پێکەنی وتی لا ئیلاهە الا الله محمد رسول الله نەوازش بۆ و کەسەی شتەکانە گۆڕێ بەڵام خۆی ناگۆڕێ وامەزانی ژیری وا دیارە نەخۆشی سەری لێ کردداوی چونکە خوا فەرمێتی ئەوانەی کیناخواانە و لێبوردەن بۆ خەڵک خوالیان خۆش بێ هەرچۆنێک بێ تۆ نەخۆشی لێت ناگیرێ نازانم بۆچی هێندە لە پەلەی لە کاتێکدا باوکو باپیرانت پرسوڕان بەم نەکرد وتراوە کەس بە پرس و ڕای دەوروبەری زیانی لێ نەکەوتووە یان هەر کەسێ گەورەیەکی نەبێ خۆشی گەورە نییە شاعرێک گوتوێتی هەر کارێکت کرد پرسی بۆ بکە بە جوێی خەڵکی کە و گفتوگۆ بکە لە منت شارەزاتر دەست ناکەن ئەوە تا بە پێوە لە بەردەمتان پەزێرایی دەکەم لێت بێزار نابم چونکە باوکت چاکەی زۆری بەسەرمەوە بوو پێم وت کلکی کەر زۆرت وت منیش تەنیا بۆ سەرتاشین بانگم کردیت ئەمجا سەری تەڕکردن و پێیوتم ئەزانم لێم بێزار بوویت بەڵام لێت ناگرم چونکە مناڵیت ئەو دەمی تۆ ساوا بوویت ئەم خستی سەر شانم ئەم گەیاندیتە نووسنگەکە منیش یەخەی خۆم دادڕی وتم بۆ خاتری خوا براکەم بێدەنگ بە تا سرم چاگەکەیت و ئەڕۆیت بەڕێ خۆتەوە کە بینی یەخەی خۆم دادڕی ئەم جاکەوتە تیشکردنی چەقۆکەی کە خەریک بوو گیانم دەرچێ دواتر دەستی گرت بەسەرمە و هەندێکی لێتاشی ئەم جاوتی گەورم شەیتان پەلەی کرد چاوێکی خۆی کوێر کرد ئەمجا ئەمەی وت شێنەیی باشە لەوەی ئەتەوێت بۆ خەڵکی چاک بوویت خەڵکیش چاکە بێ باڵادەست تەنیا خوا خۆیەتی زۆردار بە زۆردار بە خاسات ئەبێ ئەم جاوتی گەورە نرخی من نازانیت آخر من سەری شاهان میران وەزیرانم چاکردووە شاعرێ گوتێتی پیشەکان هەموو بازنگی زێڕن سەرتاش ئەڵماسە وا ئاشکرایە سەری حیکمەتە و هاوشانی گەمە سەری شاهان لەبەر دەستایە وتم خۆ هەڵمە قورتێنە کاری خەڵکەوە من تەنگەت شقاڵانم تۆش سەرقاڵت کردوون وتی پێچێت پەلت نەبێت وتم بەڵێ بەڵێ وتی ئارام بە پەلەکردن پەشیمانی لە دوایە پێغەمبەر درودی خوای لێ بێت فەرموویەتی باشترینی کارەکان ئەوانن کە بە شێنەی ئەکەن من زۆرت لێ ترسم حەزەکەم لە مەبەستم بگەی ئەترسم کارەکە بەدڵی خۆت نەبێ ئەوە سێ سعاتی ماوە بۆ نوێش ئەمجاوتی ئەمەوێت لەوە بێگومان بم چونکە گەر کارەکە ناپەسەند بوو تەگەرە و بربەستی لەغی بۆ بۆ دروزەبێ خۆ ناکرێ وەکو زۆرینەی تاڵعگرەوەکان لە خۆمۆشت بڵێن ئەمجا گوێزانەکەی خستە سەر جانتاکەی و چووە بەر خۆرەکە و ماوەیەکی پێچوو وتی سێ سعاتی ماوە بۆ نوێش منی ژوتم بۆ خاتری خواچی بوو جەرگت بڕیم ئەمجا گوێزانەکەی هەڵگرتەوە هەندێک لەسەری تاشمەم جاوتی لەم پەلە پەلێ دەترسم وا باشترە کە پێم بڵێ بۆ کوێچی خۆ باو باپیرانت بێ پرسی من هیچ کارێکیان ناکرد کە زانیم کۆڵنادا تاکو نەزانێت بەخۆم وت کاتی نوێ شاتوە بێت پێش تەوابوونی نوێش بڕۆم تا گوێ لە گۆرانی بگرم ئەم جاوتم بەس خۆڵ قورتێنە لای چەند هاوڕێکم داوەتم کە داوەتی بیزوتی ڕۆژەکە ڕۆژێکی پیرۆزە ئەیا چوو خۆم دوێنێ سوێندم لە کۆمەڵێک لە هاوڕیانی خۆم خوارد بیرم چوو گوێ بە شتێ بدەم تاک بیخۆن ئێستا بیرمەکەوێتەوە منیش بەلا قرتێوتم گوێمە دەرێ ماڵی من پڕە لە خواردن خواردنەوە هەموو بۆ خۆت تەنیا زوو سەرچانکە وتی خوا پاداشت بداتەوە ئادەی بزانم خواردنەکان چین وتم پێنج جۆرە خواردن هەیە دەمریشتی سوکراوە بەرخێکی برژاو ئەنجاوتی دەبیان هێنا بابیان بینم ئەمین پیشاندا وتی خواردن هەیە وتم ئەویشم هەیە وتی دە ئەویشم پیشان بدە ئەم جاوتی خوا یار و یاوەەر بێت چەند بەخشندەیت ئێستا بخورد و داری عود ماوە ئەمجا چەکمەجەکەیم کردەوە بای پ دینار عود و بخورد و مسک و زەعفرانم خستە بەردەستی کات درەنگ بوو بۆیە بە پەستیە وتم بیگرە تو پیاغمبەر درودی خوای لێبێ زوو سەر چاکە وتی بەخوا نایگرم تا هەموان نبین و هەندێکی دی سەری تاشین وتی گیا لەسەر بنجی خۆی ئەڕێتەوە مناڵ جێی باوکی خۆیەگرێتەوە دوای شعرەکەوتی بەو خۆیان نازانم سوپاسی باوکت بکەم یان خۆت چونکە خواردنی داوەتەکە خێر و چاکی خۆتە منیش توانام نییە تۆڵەت بۆ بکەمەوە چەند کەسێکی ڕێزدارم لە دەورا وەکو زەنتوتی کۆترباز کە چڵی بێناز و وەسیلەی بێهۆش عقل و شەی میوەفرۆش حەمیدی زبڵکێش سەعید وشترکێش سویدی حەماڵ، ئەبو مەرکاشی ناتر، قەسیمی حەسحەس، کەریمی سەرکردە. ئا لەم هەمۆدا نە سەنگین، نە مەیخۆری بێ هۆش، نە خۆ تێ هەڵقورتێن و نە نەگبەتی تیا نیە. هەر یەکەیان سەمایەکی تایبەتی خۆی و شیعری گۆرانی خۆی هەیە. لە هەمووی باشتر ئەوان هەر وەکو خۆم، ئەگەر تاسەت کەم منت پەسەندە وا دڵی مت کردە ئاگردان وەرە تونچیە لای کورەی بەندە هەریەکەیان بە جۆرێک شکات و گەمە و پێکەنین ئەسازێنن کە دڵی هەمووان خۆشەکەن بینینیان لە پیاهڵدانیان چاکترە بۆت هەیە کە بانگیان کەی ئەو سەردانی داوەتە لەبیر خۆت بەوە تۆ هێشتا نەخۆشکەوتنەکەت پێوە دیارە ڕەنگە بچیتە کۆمەڵێکەوە زۆر بلێ و چەنە باز بن سرت بێشێنن یان خۆ هەڵتۆقرتێنی تابێ تۆیش بێ تااقەتی نەخۆشەکەتیت منی ژوتم ڕۆژێکی یاوە هەر ڕێگەخین لە داغدا پێکەنی وتم تۆ سەری من چاک بکە با بڕۆم تۆش هاوڕێکانت چاوەڕێتن وتی گەورەم ئامانجی من تەنیا ئەوە بوو کە ئەو پیاوە ماقوڵانە بناسی کە بۆ مووسف کردیت و هیچی تر کە نەخۆ هەڵتێ قڕتێن و نەچەنە بازیان تایە لە ژیانمدا هاوڕێی کەسانێکی بەو شێوانم نەکردووە تەنیا تێکەڵی ئەو کەسانم کردووە کەوەکو خۆم کەمبوون ئەگەر یەکجار تێکەڵیان بی هاوڕێتی کەسانی دیناکەی منی ژوتم خوا ئەوانت بۆ بهێنەوە پێویستە لە کاتێکی دیدا بیان بێنم سەر تاشە زۆر بڵێ کەوتی ناهێڵم هەر خۆت بڕۆی وتم ئەو شوێنەی بۆیە چم شوێنێکە ڕێ بە هەموو کەسێک نادن بچێتە ژوورەوە وتی بۆ لای هاوڕەکانی دەچێت ئەگەر نا منیش دەبرد جێ خۆیەتی بمبیت من لێ دەترسم تووشی شتێک ببیت با یارمەتی دەرت بم ئەمە بەغایە لەم ڕۆژانەی دواییدا ژیان تێیدا مەترسیدار بووە وتم بەڵان لێ بدەم ئاخر چی هەڵەکڕێنیت لەم قسانە وتی خەم سارد ئەمەوێت خزمەتکار و یارمەتیدەرت بم هێندە وەڕز بوو ماوەیەکی زۆر بێت هەبووم کاتی بانگی نیۆڕەهات تاکو لەسەر تاشین بوومەوە وتاری هەینی دەستی پێکرد ئەم جاوتم دەبڕۆ خواردنەکە بۆ هاوڕێکانت بدە چاوەڕێ دەکەم ویستم فری بدەم و لێم دوور بکەێتەوە سەر تاشەکەوتی تۆ ئەم خەڵەتێنی هەرکە ڕۆشتم تۆیش ئەڕۆیت و جەنگەری خۆ تووشەکەی بە جۆرێک کە دەرباز بوونت نەبێ سوێن بەخوا ناهێڵم ڕۆی بەبێ من ئەبێت هەر بزانم چیت بەسەر دێ خواردنەکانی کۆکردەوە چوو حەماڵێکی بۆ هێنا و پێیدا ڕەوانەی هاوڕێکانی کرد خۆشی لەگەڵیدا لە کۆڵانەکاندا ون بوو خۆم پۆشتە کردە و بەتەنیا چوومە دەر ڕۆشتم تاکو گەشتمە شوێنەکەی جاری پێشوو ڕوانیم پیرێژنە چاوەڕێ منە بردمیە ناو کۆشک و ناوژورێک خانەخوێ خۆی کردو بە ماڵدا چووە هۆڵەکە و دەرگاکەی داخست کاڕوانم کاکی سەرتاش لەبەر دەرگای ژوورەکەمدا چاوەڕێنەکە بەلاغنەت بێ لە خۆم پرسی ئەم شەیتانە ئێری چۆن دۆزیێتەوە دیار بۆ ویستی خواوە بوو ڕووی من هەڵماڵێ چونکە نازانم چ شتێکی خراپی کردبوو خانەخوێ زللەیەکی لێدا ئەویش قیژاندی خزمەتکارێک بە دەنگیەوە چوو زللەیەکی لەویشدا سەرتاشە نەگوەتەکەیش پێی وابوو لە منەدەن بۆیە کەوتە هاوار و پاڕانە و یەخەی خۆی دادڕی دای بەسەری خۆی دا و هاواری کرد باوکە ڕۆ گەورەکەیان لە ماڵی قازیدا کوشتن ئەم جاڕای کرد بەرە و دەرگای دەرەوە و بەسەریدا کێشا بەرە و ماڵەکەمەی قێژان کە گوایە منیان کوشتوە ئیتر هەر هەموو کەنیزەک و خزمەتکارانی ماڵی قازی ئەیان قژاند و هاواریان نەکرد بەداخەوە هەینی بۆ ئەو پیاوە ئیدی سەرتاش لە پێشنگ و ئەوان بە دوایدا ڕایەنەکرد لە ڕێگایش هەر خەڵک بوو شوێنیانە کەوتن کە گەشتەوە بەردەرگای کۆشکی قازی دەستیان بۆ ماڵەکە ڕاکێشا و سەرتاش ئەیوت و ئەوانیش بە دوایدا کوشتیان کوشتیان خاوەن ماڵ کە ئەم هەرا گەورەی بیست بە خزمەتکارت و ڕۆ بزانە ئەو هەرایە چییە؟ کە خزمەتکار گەڕایە وتی گەورەم لەبەر ماڵماندا زیاتر لە دە هەزار کەس وەستاون ئەقیژێنن کوشتیان کوشتیان. کە قازی ئەم هات و هاوارە مەزنەی بیست، کێشەکەی هێندەی دی لا گەورە بوو، ڕەنگی سەر تەڵگەڕا و چوو دەرگای لێ کردن و پرسی، خزمان چی ڕووی داوە؟ خزمەتکارەکان وتیان مەلعوونی سەگی بەراز تۆ گەورەی ئێمەت کوشت. قازی پرسی گەورەکەتان بۆچی چی کردبوو تا بیکوژم ماڵەکەم لە بەردەستانە سەر تاژوتی تۆ بە کوتەک گەورەی ئێمەت کوشت من بۆ خۆم گوێم لە هاواری بوو دیسان قازی پرسیێواخر ئەو سەرۆکەی ئێوە چ تاوانێکی کردبوو تاکو من بیکوژم ئەمە کێ هێنایە ماڵی من لە کوێوە هاتبوو بۆ کوێ چوو سەرتاج وتی مەبە بە پیری ئاخر شەڕ من هەموو بەسەرهاتەکەم لایە تۆ کە زانیت هاتۆ تەن ماڵەکەت فەرمانت بە خزمەتکارەکانت داوە لی بدەن لەبەرەوە ئێمە و تۆ و بەردەمی خەلیفە دەبڕۆ گەورەی خۆمانمان بۆ بێنە تاکو بیبینین باخۆم نەچمە ژوور و دەریبهێنم تۆیش تەریق بیتەوە